بەناوی خوای گەورە میهرەبان. سەلامی پەروەردگاری باڵا دەستان نەبێ و خۆشحاڵین لە یەک لە ئەڵقەیەکی دیکەی بەرنامەی پر بە ئێوەی بەڕێز و خۆشەویستدا بگەینەوە خۆشەویستان ئیمشۆکە باس لە کلتوری هەڵبژاردن ئەکەین بە تایبەت کە ئیمڕۆ هەڵبژاردن یەکێکە لە زمانە تیژەکانی سەردەم تێیدا کۆمەڵگا لەوی دیکە جیا ئەکرێتەوە هەڵبژاردن شتێکە بۆ ئەوەی بزاندرێ ئاستی دیموکراسی لەو وڵاتە لە چ ئاستێکدایە، ئایا تێیدا دیموکراسی نوقمی ژێر پۆساڵەکان کراوە یاخۆ هەڵبژاردن کەوتۆتە سەری سەرەوە؟ لێرەوە پرسیاری ئەوەمان هەیە هەڵبژاردن لە ڕووی سیاسی و فکریەوە چ مانایەک دەبەخشێت؟ لێرەوە، ئایا هەڵبژاردن بۆتە دەلالەتێک لەسەر زیندوویی کۆمەڵگا یاخود شتێکە تەنها مومارەسەیەکی شکلی پێوە ئەنجام ئەدرێ؟ هەڵبژاردنی ئەنجومەنی پارێزگاکان دەبی چ جیاوازیەکی هەبی لە هەڵبژاردنێکی دیکە کە پێی ئەڵێن هەڵبژاردنی پەڕلەمانی؟ لێرەوە دەمانەوێ بەدوای جۆرەکانی هەڵبژاردن بگەڕێین لە کۆمەڵگاکان، چونکە لێرە دەبینین هەڵبژاردنی پارێزگا هەیە، لەوێ هەڵبژاردنی شارەوانی هەیە، لێرە دیسان پرسیار لەوە ئەکەین جۆرەکانی دروشم و جۆرەکانی بانکێشە جیاوازی تێدا دروست نابێ پرسیار لەوەش ئەکەین ئاین بە دوای چ جۆرە هەڵبژاردنە گەگەڕێ ئایا ڕێگە ئادا هەڵبژاردننی جیاجیا هەبێت لە کۆمەلگا کە خزمەت بە تاکەکانی کۆمەلگا ئەم پرسیارانە چەندین پرسیاردی ئاراسی مامۆسای بەڕز مامۆسا بڕحمان سدێت بکەن سەرەتای پرسیارمە مامۆستا با لەوە بێت کە هەڵبژاردن لە ڕووی سیاسی فکرەوە چ مانایەک دەبەخشێت چیمان دەدەخەتە دەستەوە چیمان پێ ئەڵێ بسم الله الرحمن الرحیم دیارە بەپی ئەو ئەزمونەی کە بە درێژایی ئەم ماوەی چەندین ساڵە هاتووە پێشتریش لە ئەزمموی گەلانەوە بە پردی پەیوەندی نێوان ئێمە و ئەوان ئەو ئەزمونانە دەبینین کە ئەتوانین دوو پێشەکی و چوار میکانزم بڵین لەم بوارەوە یەکەمیان ئەوەیە کە بەڕاستی وەختێ باس لە هەڵبژاردن دەکەین هەڵبژاردن لە ڕووی فکریەوە ئەوە دەگەینێ کە خۆی لە خۆی دامانەی وایە مرۆڤەکان و ژیان لە نوێ بوونەوەدان بەو مانایی کە تۆ هەڵبژاردن بۆچی بۆ یەک جار ناکەیت و بەس هەڵبژاردن بۆ یەک جار و بەس بێ ئەوە مانای ئەوەیە کە تۆ بڕات وایە هەموو شتەکان جێگیرن ئەو کەسێکەوە تۆ هەڵی ئەبژێری لە ساتە وەختێکدا ئیدی ئەو کەسە هەر ئەو کەسەیە و بەباشی دەمێنێتەوە. بەڵام ئەمە ئەو مانایە دەبەخشێت لە ڕووی فکرییەوە هەڵبژاردن کە ئێمە کەسمان زەمانەتی ئەوە ناکەین بۆ خۆمان و بۆ هیچ کەسێکی تر کە هەتا سەر لە باشترین حاڵەتیدا بێت زەمانەتی ئەوەش ناکەین یا بە مانایەکی تر ئەوەش ناسەپێنین بەسەر کەسدا کە کەسێک لە ساتەوەختێکدا پێمان باش نییە ئیدی هەتا هەتایە هێڵی ڕاست و چەپی بەسەرا بێنی و پێت باش نەبێ کەواتە وەک لە ژیاندا دەبینین مرۆڤەکان باش هەندێ جار خراپ دەکا و خراپ هەندێ جار باش دەکا و خراپ دەبێ بە باش و باش دەبێ بە خراپ بە هەمان شێوەش هەڵبژاردن لە ڕووی فکری خۆی لە خۆیدا مانای گۆڕانە مانای وایە نەژیان بە جێگیری دەمێنێتەوە نە مرۆڤیش بە جێگیری دەمێنێتەوە وەک ڕێک وەک ئەوەی کە وتراوە تۆ لە هیچ ساتەوەختێکدا دوو جار ناچیتە نێو یەک ئاوەوە چونکە لە هەموو ساتەوەختێکدا لە پانەبڕگەیەکدا هەموو گەردیلەکانی ئاوەکە دەڕۆن و ئەو ئاوەی کە پاشی دەقەیەکی تر تێیدەچیتەوە ناوی هەمان ڕووبارە بەڵام ئەو ئاوە نییە کەواتە حزبێکیش لە ساتەوەختێکدا ڕەنگە بە دەیان ساڵ ناوی هەمان حزب بێ ڕەنگە بۆ سەدان ساڵیش حزب هەبێ ناوی هەمان حزب بێ بەڵام ئەو کەسانەی نێو حزبەکە لە گۆڕاندان ئەشێ حزب لە سەردەمێکدا بەهۆی کەسانێکەوە لە چڵەپۆپە بێ ئەشێ لە ساتەوەختێکدا بەهۆی کەسانێکی ترەوە هەر ئەو حزبە بەو ناوە باشە بەو مێژووە هەیەتی کەسەکانی وا نەبن. لێرەوە بۆت دەرەکەوێ گۆڕان بە بەردەوامی لە ژیاندا و لە کەسەکاندا وامان لێکا کە پەنا بۆ هەڵبژاردن ببەین. خاڵێکی تر ئەوەیە کە بەڕاستی ئەمانخاتەوە سەر ئەم مەسلەیە مەسلەی بریتە لە یعنی ماف بەو مانایی کە مرۆڤەکان لە ژیاندا هەن ئەبێ مافێکیان هەبێ. لەو مافە زۆرانەی کە دواجار دیاری دەکرێ لە دەستووردا، یەکێک لە مافە دەستوورییەکانی مرۆڤ بریتییە لە هەڵبژاردن. ئەمە کە خۆی لە خۆیدا بریتی بێ لە مافێکی دەستووری، پێویستی بە میکانیزمێک هەیە کە لە ڕێگەی یاسایەکەو کە پێی دەوترێ یاسای هەڵبژاردن لە ڕێگەی کۆمیسیۆنێکەوە کە دواجار دروست دەبێ لە بەر ڕۆشنایی دەستوورداو ئەم کۆمیسیۆنە سەر بە یا با بڵێین بەرپرسیار دەبێ لە بەردەمی پەرلەمانی ئەو وڵاتەدا. خۆی لە خۆیدا هەموو ئەمانە ئەو پێشەکیانەن کە مافێکی دەستوریە و لە هەمان کاتیشدا بنەمایەکە لە فەلسفەی گۆڕانەوە هاتووە کە بەردەوامی ژیان گۆڕانی تێدا هەیە پێویستە میکانزمەکانمان نوێ بکەینەوە پێویستە کەسەکانمان نوێ بکەینەوە دنیا قدیمە بەڵام بە بەردەوامی بە جۆرێک لە جۆرەکان هەڵبژاردننی تێدا دەکرێت ئەو هەڵبژاردنانە ئەبێ بە بەردەوامی خەڵکی باش بێتە جێگەی ئەگە خەڵکی باش نێتە جێگەی خەڵکێک بێ هەمان کارەکانی پێشووی ئەوان بکا بە یەکسانی یان لەوان خراپتر بکا ئەبێ بگۆڕێن هەتاوەکو خوا فەرمی وەئین تەتەوەللەو یەستەبدیل قەومەن غەیرەکوم ثم لا یەکونو ئەمثالەکوم یانی خواش بە بەردەوامی مرۆڤەکان دەگۆڕێ خەڵکی تر ئەگاتە جێگەی خەڵکێکی تر کە ئەمان لەوانی تر ناچن ئەو بەمانەی وایە کە ژیانیش خۆی لە خۆیدا هەمان زەویە بە هەزاران ساڵە بەڵام مرۆڤەکان دێن و دەچن و خۆیان تێدا تاقی ئەکەنەوە و چەندین ساڵێک کە بریتە لە ماوەی هەڵبژاردنی خوا بەڵام مامۆستا هەموو هەموو هەڵبژاردنێک زەمانەتی گۆڕانی پێیە؟ بەڵێ لەبەر ئەوەی کە ئەگەر تەماشا بکەین هەڵبژاردن لەو لەو لەو تەوەری کە باسی دەکەی ئایا چەند جار دووبارە ئەبێتەوە یا بۆ یەک جار ئەمە لێرە قەیرانەکە دەست پێکە کە زۆر جار حزبێک لایەنێک کەسێک بڕوای بە هەڵبژاردن ئەبێ وەکو بۆ یەک جار هەر ئەو جارە ئەو بوو ئیتر جارێکی تر ئامادە نییە دابەزێ هەڵبژاردن لێرەو بەم مانایە ئەک توانین بڵێی هەڵبژاردن پەیژەیە هەڵبژاردن پەیژەیە پەیژەش لە ژیاندا بەقەدەر ئەوەی پەیژە بە قیمەتە بۆ سەرکەوتن بە قیمەتیشە بۆ دابەزین یعنی وڵاتی ئێمە وڵاتانی تری ئەم دەوروبەرە گرفتەکان لەوێدایەکەوە ئەزانن پەیژە تەنها بۆ سەرکەوتنە لە کاتێکدا هەر کەسێک سەرکەوێ و پەیژەیل نەبێ بۆ دابەزین ڕەنگە زۆر شوێنی بشکێ لە خۆفڕێداندا، لەبەرئەوە بەڕاستی هەڵبژاردن وەکو هۆکارێکە بۆ سەرخستن، ئەبێ ئەوەش فێر بین، وڵاتی ئێمە هەموو بەم ساتەوەختانەی پێشوو، چونکە یەک حزب تیایدا حوکمی کردووە بە سی و پێنج ساڵ زیاتر، با بڵێین لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و هەشت ەوە تا دوو هەزار و نۆ تۆ نزیکەی پەنجا و یەک ساڵە یانی کە لە کەلتوری دیموکراسی و هەڵبژاردن بەلای کەمەوە دابڕاوی، بەم شێوازە ئەتوانی بڵێ نزیکەی نیو سەدەیەک، خەڵک فێری بەس ئەوە بۆ بەت لە تاک حزبیا هەر لە سەرێ بێ لەبەرەوە هەڵبژاردن ئەو ئەو مانایە دەبەخشێ لە ڕووی میکانزمەوە کە وەکو پێژەیەک وەک بۆ سەرکەوتنە لە هەمان کاتیشدا بۆ دابەزینە کەواتە هەڵبژاردن لەو لەو ئاستەوە بەبێ دیموکراسی لە دایک نێت بەتوانی بڵێ هەڵبژاردن یەکێکە لە ڕوخسارەکانی دیموکراسی دیموکراسی ڕوخساری زۆرە چونکە تەنان لە زۆر وڵاتدا هەیە ڕەنگە دیکتاتۆریش بێت و لە سەردەمی ڕژێمی باسیشدا هەڵبژاردن دیوە هەڵبژاردنی ئەنجومەنی نوێنەرانی عێراق بە مانایەک لە ماناکان ئەنجومەنی نیشتیمانی وە نەبوو ساڵی هەشتا دەستی پێکرد لە حوزەیرانی هەشتا و لە هەشتا و چوارەوە وە مەجلیسی نەبوو تەنفیزی ئەوانە هەبوو ئەوانە ئەوە هەڵبژاردنی کارتۆنیە لەبەرو ئەشێ بۆ جوانکردنی دیکتاتۆریەتیش هەڵبژاردن هەبێ بەس ئەوە دەرەکەوێ هەڵبژاردن کامەیە و هەڵبژاردنی ڕاستەقینە کامی تریانە لەبەرەوە ئە مەسەلەی هەڵبژاردن مافێکی دەستوریە و لە هەمان کاتیشدا نیشانەی ئەوەیە کە بڕوامان بەوە هەیە گۆڕان هەیە لە بوونەوەردا بڕوامان بەوە هەیە کە هەڵبژاردن ڕوخسارێکە لە ڕوخسارەکانی دیموکراسی لە ئاڵوگۆڕی ئاشتیانی دەسەڵات لە سەرکەوتن و لە دابەزینیشدا. لێرەوە دەتوانی بڵێی ئەم هەڵبژاردنە کە مافێکی دەستوری بوو کۆمەڵێک چۆن ئەڵێ مافی لاوەکی تر دەدا بە خاوەن دەنگەکە ئەو کەسەی کە دەنجی هەیە ئەو کەسێک کە ئەو دەنگە بەکاردێنێ ئەو دەنگە هەستەکە بە قیمەتە بۆ چونکە لەو ساتە وەختانی کە هەڵبژاردن دەبێ مرۆڤەکان هەز بە هەز بە بە قیمەتی دەنگی خۆیان دەکەن لەبەرئەوە گرنگە ئەو دەنگە بزانێت چۆنی بەکاردێنێ چۆن ئەیخاتە سنووقەوە دواجار بەرپسیارەتەکانیشی هەڵبگرێت لێرەوە بۆ دەرەکەوێت کە بەڕاستی دەنگدان لە میکانیزمەکانیا سەتایەکە بۆ نوێنەرایەتی کردن بەو مانایی کە تۆ لەبەر هۆیەک لە هۆیەکان یا خۆت ناتەوێ یان بارودۆخی زاتی و مەوزوعی تۆ وایە کە خۆت نەبی بە نوێنەری خەڵکی تر یان خۆت ناتەوێ یان ناتانی سەرنجام ئەو دەنگە بەکاردێنی بۆ ئەوە یەکێک لە جیاتی خۆت بنێری جا تۆ بڕوانە ئێمە لە ساتە وەختێکدا کە ئەبینین کەسێک ئەبێ بە نوێنەری کەسێک واتە کەسێک ئەبێتە ڕووی دەرەوەی کەسێکی دی ئەو کاتە مەسەلەیەکی زۆر گرنگە کە تۆ کەسێک پێی بە نوێنەری خۆت نزیک بێ لە خۆتەوە کەسێک پێی بنێنەری خۆ بۆ مانایکە نزیک بێ لە بیر و بۆچوونی خۆتۆ نزیک بێ لەو بەها باڵیانەی کە تۆ هەڵت گرتووە تۆ لە ساتە وەختێکدا پێت باشە دنیا ئازادی بێودات پەروەری بێ و دنیا برایەتی بێ و دنیا دیموکراسی بێ و ئاشتی بێ ناتوانی کەسێک بکەی بە نوێنەری خۆت بڕای بەم بە هەباڵایەنە نەبێ کەواتە هەڵبژاردن لەوێەوە قیمەتی دەرەکەوێت کە کەسێک ئەبێ بە نوێنەری تۆ لەبەرۆ بزانی گرنگە ئەو کەسە چێ ئەیکەی بە نوێنەری خۆت پاشان ئەم کەسەمان کرد بە نوێنەر نابێ ئێمە تەفویزێکی وای بینێ نوێنەرایەتی ئەمە بکە بۆ چەند نوێنەرایەتی ئەماکە بۆ ئەوەندە ساڵە نابێ ئەویش پشتی لێ بکاتەوە زمانی وە بکە کە هەتا هەتایە بۆ یەک جار ئەوت کرد بە نوێنەری خۆت بەڵکو پێویستە بەردەوام لە خەمی ئەوە دابێت کە بزانێت تۆ چاودێریەکەی گرفتی ئێمە لە هەڵبژاردنە ئەوەیە کە ئەو کەسانەی ئەیکەین بە نوێنەری خۆمان هەر ئەوەندەیە تا ئەیانگەینینە پەرلەمان یا ئەیانگەینە ئەنجومەنی پارێزگا یا ئەیانگەینە هەر پۆستێک ئیتر چاودێریان ناکەین ئەو گرفتێکی گەورەیە تۆ چاودێریت نەکرد ئەو چاودێری سوودی چێ ئەو چاودێری سوودی ئەوەی بە بەردەوامی ئەو کەسەی کە هەڵبژێردراوە لەلایەن دەنگەکەی تۆ و دەنجی خەڵکانی ترەوە هەست بەوە دەکا کە ئەم نوێنەری ئەوانە ئەگەر بێت و کار و کردەوەکانی بە ئاراستەی بەرژەوەندی ئەو کەسانە نەبێ کە دەنگیان پێداوە، ئەو بازنەیە، ئەو گەلە، ئەو نەتەوەی کە دەنگیان پێداوە، بێگومان دەنگی پێ نادەنەوە. لەبەر ئەوە دێن لە دوای چاودێریکردنەکە بۆچیە؟ چاودێریکردنەکە خۆی لە خۆیدا شتێک نییە بۆ چاودێریکردن، بەڵکو بۆ هەڵسەنگاندنە. لە ئەنجامی ئەو هەڵسەنگاندنەوە بۆ جاری چوارەم، یانی بە هەنگاوی چوارەم هەڵوێستی لێوەرەگرین. کەواتە تۆ لە خاڵی یەکەما کەسێکەکەی بە نوێنەری خۆت. لە خاڵی دووەمە ماوەیەک چاودێریەکەی پاشان هەڵی سنجێنی پاشان هەڵوێستی لێ ئەگری یا دووبارە هەڵی ئەبژێریتەوە یان هەڵی نابژێری ئەو چۆن چاودێرە بەسەر ئەدای حکوومەتە تۆش ئەوها وەکو وەکو هاوڵاتی چاودێری بەسەرداوی مامسە دێنە سەرەوەی زۆر جار دەبین لێرە لێوێت تازیلکردنی هەڵبژاردنندی یان داخستنی هەڵبژاردننی ئایا ئەوە دیسان ماف لێساندنەوەی هاوڵاتی نیە؟ با ئەمەوێ لە باسی تەوەرێکت کرد لەوێ ئاماژەی پێ بکەم زیاتر بەڵێ مامۆستا هەڵبژاردنی ئەنجومەنی پارێزگاکان کە لەوانەیە لە وڵاتی ئێمە لە وڵاتی دیکە لەوانە هەر لە جێگای شێوازە ناوێکی بۆ بدۆزن جێگای دیکەبی ناوی لێبن هەڵبژاردننی شارەوانی چ جیاوازێکی هەیە لەوەی پەرلەمانی ئایا ئەوانە دەکرێت خاڵی هاوبەشیان لەناو لەنێو بدۆزرێتەوە دواتر ئایا هەر یەکە وەزیفە و مەهامی تایبەتی خۆی نییە کە زۆر جار لەلا ئێمە تێکەڵ تێکەڵ و پێکەڵی یەکەکرێت ئەها ئەگەر تەماشای ئەزموونی گەلان بکەین لەم مەسەلەیەدا سەرەتا دیارە دنیا بچووک بووە بەڵێ سەرەتا دنیا بچووک بووە و کە دەست بە کاری پرۆسی هەڵبژاردن کراوە لە گوندێکا لە شوێنێکا یا لە شارۆچکەیەکی بچووکا یا لە شوێنێکی لەوە گەورەتر تا ڕادەیەک خەڵک گوتمان هەڵبژاردن بە شێوازێکی ڕاستەوخۆ بووە، دیموکراسی ڕاستەوخۆ هەبووە، بەڵام دوای ئەوەی کە ژمارەی دانیشتوان زۆرە بێ ناکرێ هەموو عالەم یەک ببینێ و یەک بناسێ و بە شێوازێک لە شێوازەکان یانی پێویستیان بە نوێنەرایەتی کردنە تۆ لە ساتەوەختێکدا کە بڕیارە دەی عێراق دوو سەد و حەفتا و بیست و حەوت ملیۆن و پێنج سەد هەزارە دەی بۆ سەد هەزار کەس یەک نوێنەر دانی وانیە؟ بەو حاڵەتە ئینجا ئەتوانی دوو سەد و حەفتا و پێنج نوێنەرت هەبێ لە پەرلەماندا. کاتێک کە دێیت سێرەکی ژمارەی ئەنجوومەنی پارێزگاکانیش هەر بەهەمان شێوە کاتێک کە ڕێژەی دانیشتووانەکان ئەبینی لەو ڕێژەی دانیشتووانە ئەو کاتە دێی بەپێی ڕێژەی دانیشتووانەکان خەڵکێک بکەی بە ئەنجوومەنی پارێزگا ئەنجوومەنی پارێزگا و شارەوانی هەر ناوێکی لێ بنرێ پرۆسەیەکی باشە لە عێراقدا لە لە کوردستانیشە بە ناوی شارەوانەکان بوو بەڵام ئەو ئەو مانا بەرزانەی نەبەخشی، ئەو خزمەتگوزاریە باشانەی پێشکەش نەکرد لە ڕاستیدا توانی بڵێی، بۆیە خۆی لە خۆیدا ئەنجوومەنی پارێزگاکان لە دوای دوو هەزار و سێ وە مەسەلەیەکی گرنگ بوو لە عێراقدا کە هاتە ئارا بۆ ئەوەی کە ئینسان فێری ئەوە بێ هەدوو هەڵبژاردن لێک جیا بکاتەوە هەڵبژاردنێک کە تۆ ئیکەی بۆ ئەنجوومەنی نوێنەران خۆ ئەمیتریش هەر نوێنەری توێ لە لە پارێزگادە وانە بەڵام ئەمە بازنەیەکی بچووکترە ئەو بازنەیە کە تۆ پێداویستیەکانی چۆن ئەڵێ تۆ کەسێکت بۆ چێ لە ئەنجوومنی پارێزگە کەسێکت بۆ چیە لە لە پەرلەمانی عێراق با بڵین فەرقەکە لەوێ زۆر دەرەکەوێت تۆ ئەوە ئەرکێکی زیاتر یاسادانانە یەکە لە مانەکانی پەرلەمان ئەتوانی بڵێ ئەرچی لە پێشینەی بریتە لە یاسادانان ئەرکێکی تری بریتە لە چاودێریکردنی حکوومەت ئەم ئەرکانە ئەتوانی بڵێ لە ئەنجومی پارێزگار ئەنجومی پارێزگا پێداویستی ڕۆژت هێتۆ پێداویستیەکانی ڕۆژت خۆ پەرلەمان یاسایەک دائەڕێژێ بۆ بواری خزمەتگوزاری بۆ موچە بۆ بۆ بۆ هەموو ئەو شتانە بەڵام دواجار وردکردنەوەی ئەمە لە ئاستی پارێزگایەکا بۆ خزمەتگوزاری ڕۆژانە کە تۆ لە ژیانی ڕۆژانەدا چیت پێویستە لە بەیانیەوە تا ئێوارە لە ئێوارەوە تا سبەی بەیانی جارێکی تر پێداویستیەکانی شەوەڕۆژی مرۆڤەکان چییە؟ آ، بەڵام مامۆستا کاتێک ئەو هەڵبژاردنانە پەیوەستی یەک دەکرن ئێستا ئێمە ئەگەر تەمەشای عراق بکەین بینیمان کە بەڵێ. ئە، سەرکردە سیاسیەکان وێنەی گەورەی خۆیان بۆ هەڵبژاردنی پارێزگاکان هەڵواسی بکەچی خۆیان ئەندام نینێتیدا بەڵێ. ئەو کاتان ئەوە تێکەڵ ئەکرێ ئایا مانای ڕاستەقینە لە کار و ئەدای ئەنجومەنی پارێزگا ناسرێت ڕەنگە بڵێ لەم ساتە وەختەدا زیاتر ڕەهەندێکی سیاسی وەرگتووە کە ئەوە هەڵەیە تەبەن ڕەهەندێکی سیاسی وەرگرتووە هەڵبژاردنی ئەنجوومەنی پارێزگاکان چونکە ئێمە لە سەرەتاین ئەتوانین بڵێین بۆ لە سەرەتاین لەبەر ئەوەی ئەتوانی بڵێ ینی پێکێن پێکێنەرێکی سەرەکی عێراق کە سون نەبووە لە هەڵبژاردننی پێشووتردا بە قورسایی خۆی دانەبەزیوە ئەمڕۆ کە بە قورسایی خۆی دادەبەزێ دەبینیت شێوازەکەی بۆ بە شێوازێکی سیاسی ئەگەر ئێتیلاف بگری لە عێراقدا لە نێو خۆیاندا کە یەک بوون بۆ عێراق بۆ پەرلەمانی عێراق ئێستا لە ئەنجومی پارێزگەکەدا زیاد لە دوو سێ و ئەوانن و ململانەیەکی تون لە نێوانیدا لە نێوانیاندا هەیە ئەمە ئەمان باتەوە سەر ئەو خاڵێکە نابێ ئەمە ئەومان لەبیر بەرێتەوە نابێ ئەمە ئەومان لەبیر بەرێتەوە کە ئەنجومی پارێزگاکان بۆ خزمەتکردنی کاروباری ڕۆژانەی خەڵکە بۆ پێداویستیەکانە، ئەگەر لەوێ یاسادانان و چاودێری کردن خاڵی سەرەکی بێ، لێرە خەدەماتە. ئەوەی ئەو ڕۆژ ڕۆ دەشتێکی مۆقەتە لەسەر فکر کردنەوەی سیاسی عێراقی. بەڵێ بەم شێوازە ئەگەر بێت و ساڵێک و دوان و سیان و چوار ئێستاکە بۆچی ئەوترێ مەسەلەن لە لە باشوری عێراقە لە باشوری عێراقدا ئەوترێ بە پێی بە پێی یانی شەرت نییە وابێ بەڵام بە پێی ئەو ئەو ئەو بۆچوونانی کە ئێستا هەیە بە پێی هەندێک ڕاپرسی هەیە ئەڵێن لایەنە ئیسلامیە شیعەکان ئەمجارە لە جنوبە لە باشوری عێراقا لەوانەیە دەنگ نەهێنن وایە بۆ چونکە خەڵکانێک لەسەر بنەمای فکری و ئایدۆلۆژی و لەسەر بنەمای مەزەبی دەنجان داوە بۆ ئەنجومنی پارێزگا بەس ئەو وەختێ سێرەکە کەسێک سەر بە مەزەبەکەی خۆیەتی کەسێک سەر بە نەتەوەکەی خۆیەتی کەسێک سەر بە حیزبەکەی خۆیەتی ئاوی بۆ دابین نەکرۆ کارەبێ بۆ دابین نەکردو ئەو چی بکە لەو مەسەلانە ئەو کارانە بۆ ئەنجومەنی نوێنەرانی عێراق باشە لەوێدا ئەو نوێنەرایەتە فکری و مەزهەبی و چی و چی ئەوانەی بکە بەڵام لە ژیانی ڕۆژانەدا ئەگەر هەر کەسێک بتوانێت کارەبای بۆ دابینکە ئاوی بۆ دابینکە پێداویستەکانی ژیانی ڕۆژانی بۆ دابینکە ئەوە مانای ئەوە ئەگەێنێ ئەگەر ئەمە ڕاست بێ ئەگەر ئەنجامەکان وا ڕۆیشتن ئەوە ئەوە ئەسلمێنێ کە ئەوەش کارێکی ڕاستەقینێ لە کاری ئەنجومی پارێزگادا تۆ ئەوەش پێداویست تەندروست بوونی ئاستی هۆشیاری هاوڵاتی ئەگەر ڕووبە بەڵێ ئەگە ئەگەر ئەگەر ڕووبە ڕووبدات بەڵێ. وا ئەو ئەو ئەو مانایە دە دەبەخشێ کە تۆ پێداویستیەکانی زیندووبوونی تۆ ئەو ئەو شتانە چین کە تۆ ئەیهێڵنەوە بە زیندووێتی پێداویستیەکانی ژیانی ڕۆژانە مەسەلەیەکی گرنگن ئەتوانی لێیەوە بە بە دوو خاڵ دوو مەسەلە لە یەکتری جیا بکەیتەوە. بەڵێ. مامۆستا ئێمە دەبینین باسی ئەومان کرد کە ئەوە دوو کاری جیاوازە دوو پرۆسی جیاوازە پرۆسی هەڵبژاردنی پەرلەمانی و پرۆسی هەڵبژاردنی ئەنجومەنی پارێزگایە ئایا پێویست ناکە دیسان لێرە دروشمەکان جیاواز بوو کە ئێستا ئمڕۆ دیسان دروشمەکانیان تێکەڵ و پێکەڵە یەک کردووە باز لەوە ئەکرێت کە لە ئەنجومەنی پارێزگاکان لە ناو ئەنجومەنی پارێزگاکان باز لەوە کرێت کە من یاسا پێڕەوەکەم لە سەرتاسەری وڵاتە یان باس لەوە ئەکرێ کە خۆشگوزەرانی وڵات ئەوە ئەکەم ئەم تێکەڵ و پێکەڵێ پێویست ناکە کە جیاکاری هەبێت کە ئەو دروشمانە لە پارێزگات تەبق دەکرێت ئەوە بێ کە باز لە ژیانی ڕۆژانی هاوڵاتی بکە ئەوی دیکەش باز لە چارچەوە فراوانەکەی بکە کە دەوڵەت و یاسا و پارێزگاریە لە وڵات. ڕێک وایە بەو مانایی کە کاتێک کە هەڵبژاردن ئەکرێ بۆ پەرلەمان ئەبێ ئەو دروشمانەی لەوێ هەیە ئەو دروشمانە هەمان ئەو دروشمانە نەبن کە لە ئەنجومەنی پارێزگاکاندا هەیە چونکە تۆ لە ساتەوەختێکدا ئەتوانی بڵێ ئەگە بت ئەگەر بشێ ئەگەر بشێ ئەم بەراوردە بکەی دەتوانی بڵێ دروشمەکانی پەرلەمان ئەو دروشمانی کە حیزب و لایەن و هاوپەیمانەتیەک بەکاری دێنن بۆ گەیشتن بە ئەندامێتی پەرلەمان دەتوانانی ئەگە بڵێ ئەوە ئامانجە ئەگەر بشێ بڵێی ئەوە ئامانجە، دەتوانی بڵێی ئەو دروشمانەی کە پێویستە لە هەڵبژاردنی ئەنجوومەنی پارێزگاکاندا بەکاری بێنی ئەوانە هۆکار و میکانیزمن بۆ نموونە بۆ نموونە تۆ ئەتوانی بڵێی لە کاتێکدا دروشمێکی سیاسیت هەیە لە دروشمە سیاسەکەی خۆتدا دەڵێی بڕوامان بە پاراستنی کەرامەتی ئینسانێ ئەمە قسەیەکە پاراستنی کەرامەتی ئینسان دروشمێکی جوانە ئاەتێکی قورآانیە هەموو کەس حەزەکە بەکاری بێنێ لە جارنامەی گردردونی مافی مرۆڤدا هەیە ئەتوانی بەکاری بێنی یەکێ لە دروشمەکانی هەڵبژاردننی تۆ بێ بۆ بۆ بۆ بۆ پەرلەمان بۆ ئەندامەتی ئەنجومی نوێنەرانی عێراق یا پەرلەمانی کوردستان کە تۆ ئێستا دێی دروشمێک لە دروشمێک بەکار دێنی بۆ ئەنجومەنی پارێزگاکان نابێ هەر ئەمە بەکاربیێنی ئەم شێوازە ینی پاراستنی کەرامەتی ئینسان وەکو دروشمێکی ئەنجومی پارێزگا نییە بۆ پەرلەمانە بەڵام ئەبێ ئەم دروشمە کە تۆ لیستێکت هەیە و یاوەکو تاک ئێستا خۆ تاڵەبژێری لەوێ ئەمە دروشمە فکری و سیاسەکەتە لە ئەنجومی پەرلەمانە ئەو بڕیارانە دەنگ بۆ ئەو بڕیارانە ئەدەی لە ئەنجومی نوێرانە کە کەرامەتی ئینسان پارێزن بەڵام کە ئەنجومی پارێزگە ئەمە چۆنە بێت کەرامەتی ئینسان بەچێ پارێز نزیکترین شت میکانزمێک کە دروشمێک بشێت بۆ ئەنجومی پارێزگاکان وەکو میکانزمێک بۆ ئەو ئامانجە کەرامەتی ئینسان بپارێزێ بریتە لە مەسلەی پیداکردنی نان یعنی نێڵی خەڵک برسی بێت کاری ئەنجومەنی پارێزگای ئەنجومەنی پارێزگایەکە پێداویستەکانی ژیانی ڕۆژانی خەڵک نان بەمانای فراوان ئابوووریەکە ئەڵم چاکردنی باری گوزەرانی خەڵک لە ڕووی ئابوووریەوە لەو پارێزگایە چاکە خانوو یعنی چمانەیەک ئەمێنێ بۆ کەرامەتی ئینسانێک کرێکی بێ لە لای کەسێکی تر کە وەکو خۆی هاوڵاتیە چی لەو زیاترە ڕەنگە هەلێکی سەقەتی گەندەڵی دەستکەوت بێ پارەی لەو زیاتر بێ ڕەنگە هەمووینە یعنی لەو حاڵەتە خۆی کە تۆ بڵێ من هەرێمێکم هەیە لە سە سی و پێنجی کرێچیە ئەوە خۆی گەورەترین بێکەرامەتێ بە حەقی ئینسانێک کە کرێچی بێ لە ڕاستیدا کام ئەم قسەیە ناخۆشە بەڵام تۆ ئەگە بتێ لە بەکو ئەنجومی پارێزگا دروشمێکتە بێ بۆ پاراستنی کەرامەتی ئینسانەکە ئەبێ بەو دروشمانی کە لە ئەنجومی پارێزگا و شارەوانەکانی وڵاتانی تر هەیە وەکو ئەزمون خانوو لە 65 متری دوجای هەیە با پێنج بە بیست نەبێ پێنج بە سیانزە هەیە لە پێنج بە سیانزە شەست و پێنج مەتری دووجا خانووی چاک دروست دەکرێ بۆ ماڵی بچووک ئەوە پاراستنی کەرامەتێتی کاتێک کە تۆ وەکو شارەوانی دێی پرۆژەیەکی لەو جۆرەت ئەبێ ئەوە مانای پاراستنی کەرامەتی ئینسانە لە دروشمی ئەنجومەنی پارێزگە بۆیە هەموو جاڵین تۆ بێ دروشمەکانت ئەوەندە کەم بێ لە ماوەی چوار ساڵدا خۆ خەڵکە تو هەڵبژێرێ بۆ چەند بۆ چوار ساڵە نییە ئەم چوار ساڵە ئەبێ بتوانی ئەو دروشمانە جێ بەجێ بکەی خۆ تۆ لەوەوە دەرەکەوێ کە ئەڵێن بەردی گەورە هەڵگرتن نیشانی نەهاویشتنە ئەوە ماناکەیەتی یەنی تۆ چیت زیاترە لە کەسێکە لە ساتەوەختێکدا وڵاتێکە گەر بە بە قەیرانی ئابووریا تێپەڕی ئێسا و قەیرانە ئابووری لە جیهانە ئەمڕۆ نایبینی لە ئەمریکا و لە وڵاتانی دنیا باشە ئەم قەیرانە لە 1920 لە ئەمریکا هەبوو لە 1932 کە ڕۆزفلت هات بۆ هەڵبژاردن ئەزانی دروشمی ڕۆزفلت ئەو کاتە چی بوو ئەیوت لە ئامانجەکانم چیە لە دروشمەکانمە مریشکێک لە مەنجەڵی هەموو ماڵێکدا باشە ینی خەڵک برسێتی خەڵک خەڵک قەیرانی ئابووری و برسێتی هەبووە یعنی من وا ئەەکەم هەموو ماڵێک لەم لە مەنجەڵی خۆیان مریش هەبێت ئەمە قسەیەکی عملیە ئیتر تۆ لەولا هەر شتێکی ترەڵێ ئەوانە دروشمی گەورەنەوە دروشمی واتایین چۆن لە ئەنجومی پارێزگە تۆ بۆ نمونە لە دەستورە لە پەرلەمانە یاسا دەرەچێ ئەو یاسایە وردکردنەوەی بابەتێکە مافێکی دەستوری تۆیە کە ئەڵێ ئازادی بیرروڕە ئازادی بیرروڕا مافێکی دەستوری توێ لە دەستورا هاتووە ڕێکە خرێ بە پێی یاسا ئەو کاری پەرلەمانە ئەمە بۆ پەرلەمان باشە ئەم دروشمە بەڵام تۆ چۆن ئەتوانی لە پارێزگایەکدا ئەنجومی پارێزگای باسی ئاسایش بکە ینی پاراستنی ئەمن و ئاسایشی خەڵک باشترین شتێکە بۆ ئەوەی کە ئازادی بیروڕا هەبێ خەڵک لە چ ساتە وەختێکە ئەتوانێ ئازادی بیروڕای هەبێ لە ساتە وەختەی کە نەترسێ کە نەترسە وانە ئەتوانی بە ئازادی خۆی ڕسە بکە کەواتە وەکو خاڵی یەکەمیش لە برسە یان لە برسا یان لە ترسە ئەم دوای لە کۆڵکەیتەوە ئەو کاتە ئینسان ئەتوانێ ئەو ئەو دروشمەی کە تۆ هەڵت گرتەوەکو واتایی بێ لە ئەنجومی پارێزگەکەم بۆ نمونە تۆ لە مافەکانی جارنامەی گردردونی مافی مرۆڤ و لە قورآن و لە دروشمی بوون بە ئەندام لە پەرلەمان و هەموو ئەمانە ناڵی ئازادی نیشتەجێبوون یای لە هەر چۆ نیشتەجێبی نیشتەجیبە ناڵی ئازادی هاتو چۆ ئازادی گەڕان و کەس بۆینی ڕێگەل لێ بگرێ وایە ئەمە دروشمێکی باشە بەڵام ئەمە چۆن لە ئەنجومی پارێزگا بێت وردیکەیتەوە بێت لە ئەنجومی پارێزگا بایەخ بدەی بڕیاری ئەوە بدەی لە ماوەی چوار ساڵدا ئەتوانی چەند ڕێگاوبان چارەسەر بکەیت چۆگە ڕێگاوبان نەبێ من ئازادی گەڕانم کامێ بۆ چۆ ئەچم یانی چەندین خەڵک هەیە لەبەر ڕێگاوبانی خراپ لەبەر فڕۆکەی خراپ ناچێ بە شارانە ئەترسێ کەواتە ئەبێ ئەمانە هەمووی وردکرێتەوە بۆ نمونە تۆڵی یاسا پەروەری یاسا پەروەری و یاسا پشتبەستن سەروەری بۆ پەرلەمانە لە پەرلەماندا ئەتوانی بەکاری بێنی وەکو دروشمێکەوە بەڵام کاتێک کە تۆ یاسا پەروەریەکەی هێڵی پەڕینەوە دانی ئەبێ لە ئەنجومی پارێزگا باز لەەوەکێک کە تۆ ئەتوانی هێڵی پەڕینەوە دابن تۆ توانی پردی پەڕینەوە دابنی ئەخە پردی پەڕینەوە خۆی یەکێکە لە میکانیزمەکانی یاسا پارێزی وانە خۆ بەشێکی زۆری ئەم ئەوروپایە لە ئەوە نیە عقلان لە ئێمە زیاتر بێ ئەوەش نییە ئەوان هۆشیاریان لە ئێمە زیاتر بێ ئەوەش نییە ئەوان دین و ئیمانیان لە ئێمە زیاتر بێ بەڵکو ئەم میکانیزمە جوانانەیە کە دواجار یاسا سەروەری دروستەکە تۆ توانین لە دروشمی پەرلەمانە بڵێ قەلاچۆکردنی گەندەڵی یان ڕووبەڕووبوونەوەی گەندەڵی، ئەوە ئەوە دروشمێکی ئەو لایە بۆ ئەنجوومەنی پارێزگاکان، ئەمە بێ ورد کرێتەوە بۆ ئەنجوومەنی پارێزگاکان تۆ بێم بکەیت بە دروشمێک بڕیاری ئەوە بی لیستی تۆ کینی تۆ ئەتوانێ کامیرە لە هەموو دام و دەستگاکانی حکوومەت تا دابنی دەبا ئەو کاتە هەر مۆزەفێ بتوانێت شوێنی خۆی بەجێ بێڵێ کورسی خۆی بەجێ بێڵێ بە هەر مۆزەفێ بتوانێت زیبکە بە هەر مۆزەفێ بتوانێت بڵێ دەرگا داخە بڵێ مدیر کۆبوونەوەی هەیە بە درۆ کامیرە هەیە لەسەری. ئەمە ورد کردنەوەی ئەمە کاری ئەنجومەنی پارێزگایە ئەمە کاری ئەنجومەنی شارەوانی وەختی تۆ ئەڵێی ینی ئازادی گەیشتن بە زانیارەکان ئەمە مافێکی دەستوری نییە بە پێ یاسا ڕێک نەخرا نەبوو بە دروشمێکی پەرلەمانی تۆ ئەنجومی پارێزگا بێ بڕیاری ئەوە بی ئەگەر ئەکی بە ئەکی بە دروشمی ئەنجومی پارێزگا بێ ئینتەرنێت دابینکەی بوو بڵێ من ئەتوانم لەم شارە هێڵی ئینتەرنێت بە هەرزانترین نرخ و بەهێزیش بێت و لە توانای ئەوەندە بێ ئەوە یعنی شتەکان لە ئایدۆلۆجیا دەرەچن ئەبنە خەدەمات کە مەسی ژیانی لە ئایدۆلۆجیا دەرەچێ لە بیر و بۆچوون بیرروڕا دەرەچێ لە دروشمی گەورە دەرەچێ ور دەکرێتەوە بۆ پێکهاتە مەلموس و دەست لێدراوەکەن کاتەمە مسلێرە پێ دووار نییە جێگای خۆی نییە کە هاوڵاتی ئەو دروشمانە دەرخ بکە کە چاودێریکردنی حکومەت ئەنجومەنی پارێزگا یان ئێوە بۆیە لە ئەنجومەنی پارێزگا مەسەلەیەکی گرنگ هەیە زۆر جار کاڵێم ئایدۆلۆژیای تیانە یان لە وڵاتان کە ئەزمموی باشیان هەیە ینی کەسێک لە ئایدۆلۆژیا لە تۆ نزیکە بەس هیچ خزمەت گوزاری باش پێشکەش ناکاو تاقیشمان کردو تۆ پێشکەشی نەکردووە دەنجی پێ نادەی گوناهباریش نابی گوناهبار بەمانە دینەکەی ناڵێن بەمانە حزبەکەی بۆ چونکە تۆ گوناهتەگا کەسێک لەبەر ئەوەی بڵێ لە حیزبەکەی خۆمە بەڵام پیاوێکی خراپە ئافرەتێکی خراپە هیچ خزمەت گوزاریەک پێشکەش ناکا ئەیناسم ئەزانم خزمەت گوزاری پێ نیە ئەزانم بیرو بۆچوونی خزمەت گوزاری پێ نیە هەر گوناهە دەنگی پێ بدەی چونکە باس لە ئەباس لە خزمەت گوزاریە باس لەوەیە کە توانای خزمەت گوزاری هەیە یانیەتی لەبەرەوە تۆ گەر تەماشا بکەی لە ڕووی عدالەتەوە ئەوە ماناکەیەتی کەسێکی تر لە ئەنجومی پار ئەگەر یەکێکە بێ لە حزبەکەی تۆش نەبێ توانی بیست چوار سەعات کارەبات بۆ دابینکە توانی ئاوت بۆ دابینکە توانی خزمەت گوزارەکانی ڕۆژت بۆ دابیکبێ بۆی ئەبینی پێش ئەوەی لە وڵاتێکی وەکو تورکیا داد و گەشە پێدان بێتە سەر حکوم لە سەردەمەکانی پێشووتردا کە کاری ئیسلامی هەر قەدەغە بووە وانە لە سەردەمی ڕەفاه و لە سەردەمی چێ بەوەی کە تورکیا علمانیش بوو لە شارەوانی خەڵک دەنجی بە ئیسلامەکانەدا چونکە ئایانزانی لە خزمەت گوزاریا باشن دەنجیان پێ ئەدەن لەگەڵ ئەوەی کە خەڵکەکە لەگەڵ بیروبۆچوونی ئەوانیشا نەبوونە لە ڕووی ئایدۆلۆژی و لە ڕووی حزبیشەوە. ئەوە مانای وایە لە مەسەلەی هەڵبژاردنی شارەوانی و ئەنجوومەنی پارێزگاکان کەفائەت، ئەفکار، بیروبۆچوونی عەمەلی، وردکردنەوەی دروشمەکان، بەرژەوەندی ئەو شارەوە گەڕەکە لە هاوڵاتی لەبەرچاوی بووە. ئەمە مەسەلەیەکی گرنگە، چونکە دواجار کە خەڵک ئەمەی بوو، ئەتوانێت بیر لە شتەکانی تر بکات بەڵێ مامۆستا دێنە سەر پرسێکی دیکە ئەمە هیچ ئاماژەیەکی ئاینیمان هەیە کە ڕێگە بەوە بدا چەندەها هەڵبژاردن هەبین ناو یەک کیانی سیاسی کۆمەڵگە ئێمە شتێکمان جێ لێ بۆ لە ئاینی پیرۆزیستان باز لە شورا کە شورا بە مانایەکی گشتی ئایا ڕێگا هەیە کە ئێمە هەڵبژاردننی جیاجیامان هەبێ بۆ ئاستی جیاجیا یعنی ئێسا هەڵبژاردنێک بۆ سندیکاوە یەک هەڵبژاردنێک بۆ شارەوانی کە دەگەڕێتەوە ناو کۆمەڵگا ئامێژە ئاینەکان چین کە هانی هاوڵاتیە دا کە بەدوای ئەو هەڵبژاردنە بگەڕێت کە لە کۆمەڵگا لە کۆڵانەکەی لە گەڕەکەکەی دا ئەنجام بدرێت. کە باسی شورات کرد دیارە قورآن لەکێ لە ئاماژە جوانەکانی ئەوەیە کە خۆی نابەستێتەوە بە وشە بۆ مانای لە قورئانا لە لە لە لە ئیسلامیشا لە شەریعەتیشا مەقاصد جێگەی بایەخە یانی ناوێکی دیاری کراوە تو تەماشای شورا بکە و ئەمروم شورا بینهم ئەو دیوی ئەگە تەماشا بکەی نوێژە ئەو دیویشی تەماشا بکەی باسی زەکاتە ینی تۆ ئاەتێک تێ باس لە ئەمروم لە هەموو پەرلەمانەکانی پەرلەمانی عێراق پەرلەمانی کوردستان ئاەتێک هەڵواسراوە و ئەمروهم شورا بینهم بەڵام لە قورآە لە سوورەتی شورادا هاتووە بەس ئاەتەکە لە نێو قورئاندا ئەو دیوی موباشەرەتەن باسی نوێژە پشتی ئاەتەکەش باسی زەکاتە کەواتە لە نێوان دوو ڕکن لە ڕکنەکانی ئیسلامدا و ئەمرهم شورا بینەهم هاتووە گرنگەوەی ئەمە چۆن پیادە ئەکرێ ئەوە پێغمبەر دوودی خۆی لەسەر بۆیە قسەی لەگەڵان نەکرد قسەی لەسەر نەکرد باسی لە میکانی زمانە کرد چونکە ئیسلام بۆ هەموو سەردەمەکانە فکرەکە، بیر و بۆچوونەکە، بنەماکە بریتییە لە شوورا. دواجار بە چ میکانیزمێک ئێمە خەڵک هەڵەبژێرین، بۆیە بینی ئەبوبەکر بە جۆرێک هەڵبژێرا، عومەر بە جۆرێ، عوسمان بە جۆرێ، عەلی بە جۆرێ، ئەوەش کە پێغەمبەر دروودی خوای لەسەر لێی بێدەنگ بوو لەم میکانیزمە، ئەوە، رحمتم بکما، بۆ ئەوەی کە خەڵک نەبەسترێتەوە بە یەک میکانیزمی دیاریکراو. بۆیە میکانیزمێ لە میکانیزمەکانی ئەم سەردەمە بریتیە لە هەڵبژاردن. هەڵبژاردنەکان دواجار دابەشەبن بۆ هەڵبژاردنی سەرۆک، هەڵبژاردنی ئەنجومەنی پارێزگا، هەڵبژاردنی پەرلەمانی عێراق، هەڵبژاردنی پەرلەمانی کوردستان، ئەمە هەمووی ڕێزگرتنە لە ئیرادەی ئینسان. ڕێزگرتنە لە ئیرادەی ئینسان بۆ ئەوەی کەسی بەسەرا نەسەپێنرێ وەک لە دروستکردنی خێزانێکی بچووکە، ژن مافی ئەوەی هەیە هاوسەری خۆی هەڵبژێرێ، پیاویش بە ئازادی هاوسەری خۆی هەڵبژێرێ، ئەمە لێرەدا ئەوە دەگەیەنێ کە ئینسان پێویستە بە ئارەزووی خۆی کەسێک بکا بە نوێنەری خۆی لە ژیاندا، ئەمانە هەمووی کەرامەتی ئینسانی لە وردکردنەوەیدا ئەم مانایانە دەبەخشێ کە شت نابێ بە زۆر بکرێت، تەنانەت لە نوێژیشدا خراپترین پێشنوێژ کامە بەپێی بەپێی بەپێی فەرموودەی ڕاست کام کام پێشنوێژ لە هەموو کەس خراپترە ئەو پێشنوێژەی کە ڕقی لە ئەوانەی کە لە پشتین و ئەوانەشی کە لە پشتین هیچ دڵیان پێ خۆش نیە شکەست پێشنوێژێکە بە سەریانا فەرز کراوە لەبەرو لە پێشنوێژیشا پێغمبەر درودی خۆی لەسەر لەو قسەی هەیە لە ئیمامیشا لە ئیمامیشا هەر بە هەمان شێوە لە سەرکردەشە هەر بە هەمان شێوە ئەو کەسەی کە ئەو ئەو خۆشی ناوی ئەوان ئەوان ئەویان خۆش ناوێ کەواتە ئێمە پرەنسیپە سەرەکیەکە لە ئیسلام وەرەگرین کە بەڵێ. ئەوەیە چێت بەدڵە ئەو هەڵبژێری میکانیزمەکان لەگەڵ سەردەمدا ئەگۆڕێ جا ئەگە بچتە سەر ئەنجومەنی پارێزگا و بچیەوە سەر پەرلەمان ماناکانی ژیان و ماناکان بڵم چی لە ڕوانگەی لە زمانی کوردی ئەگەر تەماشای قورآانکەی لە زمانی قورآان و لە زمانی کوردیا دووشت جیاوازی هەیە چۆن لە هەموو زمانەکانی تردا تۆڵی ژیان وانە باشە ژیان بیکەی بە عەربی ینی ئەڵی ئەلحیات ئەی لە قورآانە عیشیش هەیە عیش چیە وانە ئاماژەیەکی زۆر جوان هەیە لە قورآانە کە بریتە لە جیاکردنەوەی وشەی عەیش و وشەی حەیات، عەیش و حەیات تەنها لە قورئانا ئەیدۆزیتەوە کە دوو وشەی جیاوازن دوو مانای جیاوازە ئەتوانی ئەوە دوو ئاماژەی گەورە بێ بۆ ئەو ئاماژانەی کە ئێستاکە باس چۆن لە لە پێداویستیەکانی ژیانەکەی باس لە پێداویستیەکانی زیندوو بوونەکەی عەیش بریتە لە کوردیە ئەگەر وردی کەیتەوە عەیش بریتە لە زیندوو بوون یعنی ئەو ئەو پێداویستیانە چین کە ئەم ئینسانە بە زیندوێتی ئەهێڵنەوە بەڵام حیات مەزنترە لە ژیان بە مانای تر حەیات مەزنترە لە عەیش. حەیات، وەکو ئەڵێین، کە تۆ کە تۆ ئەژی، زیندووی، بەس کە تۆ زیندووی مانای وا نییە تۆ ئەژی. وایە؟ زۆر کەس زیندووە، یانی نەمردووە، بەڵام ناژی. بۆ؟ ژیان مانای بەرزی هەیە. مانا بڵندەکانی ژیان، بەها باڵاکانی ژیان ئەوەیە کە بۆ خۆت ناژی بە تەنیا، بۆ خەڵکی تر ئەژی، بیروبۆچوونێکت هەیە، پەیامێکت هەیە، پەیامەکەت پەیامی پێغەمبەرانە ئەیەوێ بیگەیەنی بە خەڵکی تر خەڵک لە دۆزەخ ڕزگار کەی مانە هەمووی ماناکانی حیاتن بۆیە گە لە زمانی عەربیە کە لە قورآانەوە وەرگیراوە تەماشا بکەیت تۆڵی ئەڵێی بۆ شتێکی مەلموس بۆ شتێک وەکو ئینسان بێ شتێک ئینسان کە زیندووە شخصێک بینیتە بەرچاوی خۆت گەلێک بینیتە بەرچاوی خۆت تو ئەڵی مەسەەن ئەڵێ عاشە شعب وانە بۆڵێ عاشە شعب ینی بیکەی بە کوردی ینی بژی گەل کە تۆ ئەڵێی عاش القائد بژی ئەو سەرکردەیە زانا ئەڵێ عاشە کاتێک کە تۆ ئەڵێی بژی نەتەوە ئەڵێ عاشت الامە یعنی عاشە بەکاردێنی بەس بۆ عدل ئەڵێ چی لە زمانی عەربی ئەڵێن یحیە العدل کاتێک کە تۆ مەسەن ئەڵێ بژی بژی بژی ئازادی ئەڵێ چی بە زمانی قورآانی ئەڵێ تحیا الحریە بۆ تحیا الحریە و یحیە العدل بۆ عاشە الشعب و عاشێت الامە و عاشە القائد لەبەرچی ئەنی ئەمە مانای وای ئەویان زیندوبوونە ئەمیان ژیانە تۆ لە چ ساتە وەختێکە ئەتوانی دابنیشی بە کەیفی خۆت و بە ئارەزووی خۆت باسی کەرامەتی ئینسان بکەی، باسی ئازادی ئینسان بکەی، باسی بەرزکردنەوەی ئینسان بکەیت و گەیاندنی ئینسان بە بەهەشت و باسی خوا پەرستی ئەمە هەمووی ژیانە ئەو کەسانەی بیر لەم قسانە ئەکەنەوە ئەوە ژیانە ئەوە ئەوە ژیانە بەڵام خەڵکێک هەیە حەقی بەم قسانەوە هیچ نییە و زیندووبوونە کەواتە بۆ ئەوەی بژی پێویستیمان بە زیندووبوونە پێداویستیەکانی زیندووبوون چییە پێداویستیەکانی زیندووبوون ئەو شتانەیە کە خوای گەورە بۆیە بینی ئیسا لە قیامەتدا بەڵام ناژی بەڵام زیندووە چونکە ئەوە ژیان نییە کە مرۆڤ لە دۆزەخدا تیا ئەژێ یەکێ لە ماناکانی دۆزەخی ژیان وەکو شێخ سەعیدی نورسی باسیەکا چییە ئەوەیە کە مرۆڤ برسی بێ ئەوەیە کە مرۆڤ پێداویستەکانی ژیانی ڕۆژانە نەبێ ئەوەیە کە مرۆڤ بەدوای پێداویستەکانە ڕابکە ئەگەر ئینسانێک بەدوای ئاوە ڕابکە بەدوای کارەبایە هەر بڕاو بەدوای غازە هەر ڕابکە و بەدوای نەوتە هەر بڕاو بەر میل و غاز و نەوت بەسەر شانیەوە بێ هەزاران نەخۆشی توش بێ ئەمە کەی عیبادەتەکە و کەی خوا پەرستی و کەیمانە بەرزەکانی ژیان تێکە کەواتە ئەنجومەنی شارەوانی ئەنجومەنی پارێزگاکان ئەو شوێنەیە کە پێداویستیەکانی زیندوو بوونمان پێویستە بۆ دابین بکەن ئەوی تر پێداویستەکانی ژیان و حیات بەرامەت من سەرەتا پرسیاری ئەوم کرد هەڵبژاردن کاوە دواتەوەری بەرنمەکەم دەبێ هەڵبژاردن چ ئاماژەیەشی تێدا هەیە وەکو پرۆسەیەشی دیموکراسی چکۆ زۆر جار هەیە هەر لە ڕێگەی هەڵبژاردن پرۆسی دیموکراسی سەقەت کراوە لەوانەیە ئێستا هەر یەکێک بە دیار مەودا نووستی، ئەوەی بە یاد بێتەوە کە هێتلەرێک لە هەڵبژاردن دێتە سەر کۆشی ئەڵمانیا کەچی دواتر مەرگەسات بۆ ئەو وڵاتە بەرهەم دێنێ. ئەو نموونانە زۆر دووبارە دەبنەوە. یانی ئایا هەڵبژاردن ئاماژەیەکی زیندووە بۆ ئەوەی کە پرۆسەیەکی دیموکراتی زیندوو لە هەناوی پرۆسەیەکی دیموکراسی زیندوو لە دایک بووە؟ ئەها ئەمانەمان باتەوە سەر ئەو بابەتانەی کە هەندێک جار کە هەندێک جار دا لە لە ئەنجامی پیادەکردنی شتێکی باشدا شتی خراپش دێتە ئەنجام ئەو شتە خراپەی کە دێتە ڕوو لە ئەنجامی پیادەکردنی شتێکی باشدا نابێ شتە باشەکەمان لێلابەرێ ئەمە بەداخەوە زۆر جا لە ژیانمان نەشتی وا ڕۆدا یعنی ئەگەر لە زمانی پێغمبەر دوودی خۆی لەسەر تەماشا بکەی خەڵک بە بەر بە شەوی نیوە شەو باوڵم چی بە کاتی نوێژی بەیانی ژن و پیاو ئەچن بۆ مزگەوت بەڵام ئەوە کە کابرایەکی بەد ڕەوشت پەلاماری ئافرەتێ با لە ڕێی نوێژە نەبوو بە مایەی ئەوەی کە پێغمبەر بڵێ ئیتر هیچ ئافرەتێ نەیە بۆ نوێژ مادەم شتێکی واڕێ ئەبێت و ئەو تاوانبارە بگریت و ئەو سزابەی ئەوە داخۆ لە سەردەمی ئێمە کەشتی وا ڕووبدا عکسەکەی پیادە ئەکرێت بۆیە چەندین هەڵبژاردن نەکری هەڵبژاردن هەموو چاکە بەڵام سەرنجام جارێک لە سەردەمانێکی زوو هیتلەری هێنابێ یا کەسێک هێنابێ و ناکرێ بە ناکرێ بەچی ناکرێ بە ڕێسایەک لەبەرەوە دێتەوە سەر باسەکە کە ئەوەیە هەڵبژاردن چەندمانایەکی جوانی هەبوو وەکو لە سەرەتا ئاماژەمان پێکرد هەروەکەوەی کەوتمان هەڵبژاردن بریتە لەوەی کە تۆدان بەوەدا دەنێ دنیا لە گۆڕانە دان بەوەدانی مرۆڤەکان لە گۆڕاندان دان بەوەدا دەنێ کە ئینسان پێویستی بەوەیە کەسێکی پەسەند بکا بە نوێنەری خۆی چاودێری بکا پاشان نوێنەرایەتی بکا و چاودێری بکا و ئەنجا هەڵی سنجێنە و ئەمجا هەڵوێستی لێ بگرێ بەڵام لە ڕووی ئیجرراعاتیەوە کاتێک کە هەڵبژاردن ئەنجامەدرێ هەڵبژاردن چەند مانایەکی باشی هەیە لە هەر شوێنێکە هەڵبژاردن ئەنجامدرا نیشانەیەکە لە نیشانەکانی بەرقەراربوونی ئارامی و ئەمن و ئاسایش چونکە تاخیرکردنی هەڵبژاردن خۆی لە خۆیدا ئەو مانایە دەدا بە تیرۆریستان و بە پیاو خراپان کە تۆ لە بارودۆخێکی خراپدا دەژیت و خۆتیش دان بەوەدا دەنێی کە تیرۆریستان و ئەوانە لە تۆ بەهێزتر لەبەرەوە یەکێ لە ئاماژە خراپەکانی دواخستنی هەر هەڵبژاردنێک لە هەرێمی ئێمە و لە شوێنی ئێمەشدا مانایەکی خراپی هەیە تۆ دڵنیای لەوەی کە ئەمن و ئاسایش بەرقەرارە بەس وەختی هەر هەڵبژاردنێک دوا ئەخەی مانایەکی ترە بەخشێ کە تۆ دڵنیا نیت لەو ئەمن و ئاسایشەی خۆت ژنە چ مانایەکێ مانایەکی ترەوە هەیە یاسا سەروەریت نییە بۆ چونکە تۆ چوار ساڵ لەمەوە پێشزانی و تا هەڵبژاردنێکی ئەنجومی پارێزگا دێ بۆچی بەغدا یاسای بۆ دائەنێ چکە لە بیرێتی تۆ بۆ دادنەنا ئێمە بۆ دامان نەنا یا لە بیرمان نییە کەەوە زۆر خراپە یا لە بیرمانە و داینانین کەەوە خراپتر کەواتە تۆ ئەمن و ئاسایشت بۆ چییە ئەمن و ئاسایشت بۆ ئەوە پێویستە کە بەرهەمێک بدا بەدەستەوە ئەمن و ئاسایش هەر بۆ ئەمن و ئاسایش نییە بۆ خۆی ئەمن و ئاسایشت بۆ ئەوە هەیە بەرهەم بدە کە بەرهەمی نەدا ئەو ئەمن و ئاسایشە نەخراپە باشە بەڵام باشتر نەبوو لەبەرەوە کاتی هەڵبژاردن بە قیمەتە لە کاتی خۆیدا بکرێت کە لە کاتی خۆیدا کرا، ئەو پاڵێوراوەش کە ڕۆی، ئەو هەڵبژێردراوەش کە ڕۆی، بە خۆڕایی تۆ کاتێکی زیاد لێ دەیتێ، بە خۆڕایی کاتێکی زیاد لێ دەیتێ، کەچی خوا سبحانە وتعالی دەقیقەیەک بە کەس نادا، لا یستقدمون ساعە ولا یست، سەعاتێک لە تەمەنی کەس زیاد ناکا، کاتی خۆیا تەواو بووە. ئەمە ئەمە ئەمە پێچەوانەی سونەتی کەونیە کە تۆ بە خۆڕایی تەمەنی خەڵکێک درێژەکەیتەوە کە بۆ ئەوەندە نەبووە چکو عقدە یای والذینە ئامن و ئەوفو بالعقود ئەمەیە کە ئەو ساتە وەختەی تۆ منت هەڵبژار من تۆم هەڵبژارد بۆ ئەوەندە بووە ئەجا یاسانیە ئەی بۆ یاسا دانانم یا مەبەستم بۆ یا مەبەستم نەبوو هەردوو دیوەکە هەر باش نییە لەبەرەوە هەڵبژاردن لە مانە جوانەکانی دیموکراسی و لە ڕوخسارە جوانەکانی دیموکراسی ئەو مانایە دەبەخشێ هەڵبژاردن لە کاتی خۆی داکرا دووشتمان پێڵێ ئەم نوو ئاسایشی ڕاستەقینە بەرقەرارە یاسا سەروەری بەرقەرارە وئیلا تەنها ئەمن و ئاسایش شەفاعەت ناکا بۆ هەڵنەبژاردنەوە کە بەداخەوە خەریکە لای ئێمەوە کەلتوری لێ دێ و زۆر خراپە کە جارێ دە ساڵ و جارێ پێنج و جارێ چەند مانگ و جارێ ئەوەندە ئەوە کارێکی خراپە لەبەرەوە ئەوە مانە ڕاستەقینەکانی هەڵبژاردنی ڕاستەقینە ئەوەی لە کاتی خۆیدا بکرێت چونکە قەت وەزعی ئێمە لە بەغدا خراپتر نەبووە بەغدا بەو هەموو وەزع خراپە باشوور بەو هەموو وەزع ئەو وڵاتانی ئەو پارێزگای ناوڕاست بەو وەزع هیچ کاتێک هەڵبژاردن دوانەخراوە، هیچ کاتێک دەنگدان لەسەر دەستور دوانەخراوە، ئەمە ئەم ئاماژەی باشن کە ئێمە ئەبێ ئێستا بەداخەوە لەوان فێربین کە ئەبوایە ئەوان لە ئێمە فێربن. خاڵێکی تر ئەوەیە کە بەڕاستی دووبارە بوونەوەی هەڵبژاردن مانای چیە؟ دووبارە بوونەوەی هەڵبژاردن ئەوەیە کە هەموو کەس خۆی تاقی کردەوە وایە کە تۆ ساتە وەختێکدا کەسێکت بۆ چوار ساڵدانە دوای زیاترت پێ نەدا کەسێکی تر هات چوار ساڵی تر خۆی تاقی کردەوە ئەوی تر چوار ئەوی تر ئەوی چوار زۆر کەس هەیە ئەڵێ ئەگە هەڵبژاردن لە کاتی خۆیدا بکرایە ئێمە وامانە کرد ئێمە وامانە کرد ئێمە وا ئەبووین ئێمە وا ئەبووین نە کە تۆ هەلت داپێی تاقیکردنەوەکان بە بەردەوامی ئەکرێ بۆ دەرکەوت هەموو کەس تاقیکردنەوەی خۆی ئەنجامدا ئەگەر باشی کرد سەر بە هەر حیزب لایەنێکابی هەڵی بژێری تۆ لە ڕاستێ ئەگە خراپی کرد سەر بە حیزبەکەی خۆشت بوو ئەبێ دەنگی بۆ نەدیتوە لە ڕاستیا گوناهتەگە دەنگ بە کەسێ بدەی لەبەر خاتری ئەوەی لە حیزبی خۆتە و دڵنیاش بی کە خراپە ئەو ئەو هەڵەیەکی زۆر زۆر کەواتە مامۆستا ئێمە نابێت ترسمان لە دیموکراسیە بێ ئێمە دەبێت خەم لەوە بخۆین کە دیموکراسی بکەین بە کولتور بە دڵنیایی. هەڵبژاردن بکەین بە کولتور بە ئێستا دڵنیایی. ئاساسیات لە کۆمەڵگای ئەمە خەمی ئەومان نیە خەمی ئەومان نیە کە دیموکراسی بکەین بە کولتور خەمی ئەومانە چێمان دەرەچین و چێمان دەرنە جگە لەوەش من باسم لە میکانیزمە کە هەمیشە ئەوە هەڵەیەکی گەورەیە عمری هەڵبژاردن عمری عمری هەر ئەنجومەنە درێژکەیتەوە هەڵەیەکی زۆر گەورێ هەڵەیەکی زۆر گەورێ دەلالەت و مانای خراپ دەبەخشێ ڕەنگەوە نەبێ بەس ماناکانی خراپە لە ئاستی دەرەوە خراپە لە ئاستی ناوخۆشدا خراپە ئێمە ئەو شوێنانە دەبین لە وڵاتاندا یعنی ئەگە زۆر زۆر بگاتە ڕادەی شەڕی ناوخۆ و ئەو حاڵەتانە مەگەر هەڵبژاردن دوابخرێ، ئەما لە حاڵەتی ترا دواناخرێ. هەروەها بەردەوام بوونی هەڵبژاردن لە کاتی خۆیدا مانایەکی تریشمان پێ ئەبەخشێ بە ڕاستی یانی خەڵک ئەتوانێ لە هەڵبژاردنی ئەنجوومەنی پارێزگا بیر لە خەدەمات و خزمەتگوزاری بکاتەوە تا ئەزانی ئەمە ئەمە جۆرێکی حزبی تر پیاکە ئەگەر ئەمە بەردەوام بوو هەڵبژاردننی نوێنەران هەڵبژاردننی پەرلەمان لە کاتی خۆی داکرا بوو بە بەردەوام تۆ لە ژیانتا چەندین خولت بینی حیزب هەیە دروست بوە بۆ سەرتاسەری کوردستان وەختێ لە دوو سێ خولی پەرلەمانە هەر دەرناچێ و دەرناچێ و دەرناچێ و دەرناچێ سەرەنجام وەکو ئەوروپا خۆیەکا بە حیزبی شاری سیتی پارتی یانی چۆن ئەڵێ من ئەم حیزبی من لە یەک شارە زۆر بەهێزە لە هەموو کوردستانە توانای نییە ئەک خۆیەکا بە حیزبێک لە پارێزگایەکدا کە بوو بە ئاستی پارێزگایەک لە ئەنجومەنی پارێزگاکەی خۆیت هەڵبژێرێ کەواتە لە ئەوروپا زۆر جار حیزبە بچووکەکان لە کوێ دەرەچن لە پارێزگاکانە دەرەچن هەلێکیانە دەیتە چونکە لە پەرلەمانە ڕەنگە نەتوانن دەرچن لەوێ ئەتوانن دەرچن کەواتە ئەمە مانای وانە تو حزبێکی گەورەی بۆچی دەرنەچووی ئەمە باسی خزمەت ئەزانی ئەگەر تو حزبێکی گەورەبی حزبی یەکەمی ئەم وڵاتەبی بەڵام حیزبێکی بچووک دەرچوو بە ئازادی بەبێ هیچ غەشکردنێک لە هەڵبژاردنە خەڵک دەنجی بۆ دا و توانی خزمەت گوزاری بکە ئەزانی کاری توی ئاسان کردووە ئەو مانایەکە لە ماناکان کە تۆ وڵات ئەو ئەمن و ئاسایشەکەت بۆ بەرقەرارەکە لە ڕووی ئابووری و لە ڕووی لە ڕووی لە ڕووی پێ ئەوەی کە پێوترێ ژێرخانی ئابووریەکە کە ژێرخانەکەی بۆت چاکرد تۆ توانین لە مەسە لە سیاسەکان لە مەسە لە گەورەکاندا قسە بکەیت بۆیە ئەوە چیەکە بڕیارەدا چێ بچووکە و چێ گەورەیە ئەزانی حزبی بچووک و حزبی گەورە مانای نییە حزبی بچووک و حزبی گەورە خۆ بەوە نییە ژماری ئەندامەکانی چەنە و چەند نییە تۆ توانی ژماری ئەندام زیاد بکەیت توانی کەمیشی بکەیت بە هۆکار زۆرە بۆ بۆ ئەو شێوازە ئەوە تەنها و تەنها هەڵبژاردنە کە بڕیارەدا چێ بچووکە و چێ گەورێ حزبی گەورە و حزبی بچووک بۆیە زۆر کەس خۆی بەخۆیڵە حزبی گەورە بەڵام کە هەڵبژاردن بۆ چەند کورسیە چیە ناو وڵا بۆی دەرکەوت ئەم حزبەوانە حیزب هەبووە پێی وایە لە سەرتاسەری کوردستان ئەندامی هەڵبژاردنی کردووە چەند ئەندامێکی بۆ دەرچووە جارێک ئەگەر دووبارەی کردەوە ئەم جارە ئەڵێ فێڵ ئەی جارێکی تر تۆ فرسەتی بەرێ با بیکاتەوە هەڵبژاردن کە لە کاتی خۆی کرا هەموو کەسیش قەبارەی خۆی زانێ کە قەبارەی خۆی زانی وردە وردە دەرەکەوێت چێ مام ناوەندیە و چێ بچووکە و چێ گەورەیە بەڵام لە ماوەی ئەو چوار ساڵە چونکە کەس گەورە نییە هەتا هەتایە کەسیش بچوک نیە ئەگات. من لە کۆتایدا زۆر سوپاسی مامۆستا ئەکەم سوپاسی ئەو بەڕێزانە ئەکەین کە بەدیارمان دانیشتن بە هیوای ئەوەی کە کولتوری دیموکراسی ببێتە کولتوری هەرە ئەساسی کۆمەڵگای کوردیمان و تا ئەڵقەیەکی دیکە خواتان لەگەڵ هەروەها بۆ ئەوەی بتوانن سەردانی بابەتەکانی پرد بکەن بتوانن سەردانی سایتی پرد www.prdeg.com بکەن و بە ئیمەیڵی info prdeg.com